ئاخری دەریان پڕان و هێلانیان لێ سێوان بن پەنام بردە بەرەوانەی کە گیانیان لە سەربەری دەستدا نابوو لەوێش نەسامەوە زۆرم ناپاڵم و ڕاکێت بە سەرسەری داباری زۆرم خانووی ڕوخا و گوندی ستاودین گەلێکم تەرمی شەڵاڵی خوێنی شەهیدان دیت و کروزەی هەتیوەی بێدایک و باب و شینی دایکی ڕۆڵە کوژرا و هەناسەی هەژاری لێقەوما و لێ قەوماوم بیست گرمەی تۆپ دایان سڵەکاندم وێژەی گولە لە پەسێوانی خزاندم لەو ماوەدا وەک حەریق دەڵێ گوند و شاری کوردستانی ئەو دیو نەبوو نەیگەڕێم جا نازانم سرم بە هەموو ماڵێکدا کردووە یان نە لە سونێڕا تا قەڵاتزێ ڕاپەڕیوم و تێ هەڵبوومە بۆ بەرزاییەکانی پشتێرۆ و داگەڕامەوە بۆ لای ماوەت و شینکایەتی لەسەر چاوەی زەڵم ئاوم خواردۆتەوە بووکی یەکشەوە هەستا چووە دیوە تایبەتەکەی خۆی زود لە کوردیە جوانەکەی داکەند و جلی ئیدارەی لەبەر کرد تا بچێتە بیمارستان دایکی خەریکی هەڵوێژاردنی دیوی بەردەستان بوو کە دیتی بە پێکەنینەوە کوتی ئەیەڕۆ پەری بەو جلانەوە دەڵێی باڕۆکەی کل کێشراوی پەری وەڵامی دایەوە دایە بەو جلانەوە لە بیمارستان باشتر دەتوانم هەڵسوڕێم دەنالی باس ئازادە و دەتوانم بە جلی کوردیشەوە بچمە بیمارستان دایە دەمەویست ئارزت بکەم ئەگەر ئێوارێ درەنگ هاتمەوە نیگەران مەبە و دنیات لێ نەبێتە چەرمی چۆلەکەی خاترجەم بە نەون دەبم نەگورک دەمخوا لە ماڵە کاک سەهابی خۆمان بانکراوم نەهارێ لەوێ دەخۆم و پاس نیوەڕۆ دێمەوە ڕەنگە باپیریش بێتەوە دوێنێ تەلەفۆنی لێکردم و گوتی کارەکەم تەواو بووە دایکی گوتی ڕۆڵە گیان بڕۆ بەخوا و پێغەمبەر و پیاوچکان مەسپاردی دەزانم نەگورک دەتخوا و نە لەو شارە گچکەداون دەبی بەڵام وڵاتەکەمان ئاڵۆز پڵۆز و هەرچی و پەرچییە بەخوای تا دەگەڕێەوە هەموو ڕۆژێ دڵم لەم ستێدایە ئەمما ڕۆڵە تۆ قەبرێکی بابت تێی چووە هێندە نێرگز عزیەت مەدە زۆرم خۆش دەوێ ژنێکی سەنگین و لەسەرخۆ و بێدەنگ و بەستە زمانە سەری ماوێژە سەر فەقیرە بەخۆی دادەشکێتەوە و دڵی دێشێ گوناحت دەگاتێ دایگیانە تۆ ئەو گێلە کچێ دەمەی ڕێسە ئەو ژنە فەقیرە مێشی لە بەردەمی نافڕێ چۆن بەری نێو نێونرکە و تەوس و لاتاوی دیلبیلان و چەختی وەک تۆ دەگرێ دایجان بۆ خۆت دەزانی لە منداڵیەوە دەگەڵ نێرگز دەستە خوشکم قەتمان دڵێکر نێشاوە دەزانی قسەکانی من هەمووی گاڵتەی دۆستانەی نێوخۆمانە دەنا ڕاست دەکەی نێرگز بەڕاستی ژنێکی چاک و دڵپاکە ئەوەی کوت و خودا حافیزی لە دایکی کرد و ڕۆیشت تا گەیشتە دەرکی حەوشە دایکی لە پەنجەرەوە تێی دەفکری و دەیگوت دەک دایکت بە قوربانی ئەم گفت و لفتە خۆشە ئەم بەژن و باڵا بەرزە و ئەم ڕەوت و لەنجە جوانە بێ یا ڕەبی ڕۆڵە ئەوەندەی منت لێ ڕازیە خوداش ئەوەندەت لێ ڕازی بێ یاخوا ڕووسوری دنیا و قیامەت بی بە بەختی چاکبی دایکت مەرگت نەبینێ خودایە شوکرانەبژێرم ئەگەر سوارەت وازوو لێ ئەستانمەوە ئەم جووتە گوڵە ئەم کوچ و ئەم کچ و کوڕە باشەت داومێ کاک سواری مێردی دێت ئەستێ و باوکی پەری و باپیر پیاوێکی باش خێرەومەند قسەخۆش و تێگەیشتوو بوو ئەگەر چی نەخوێندەوار بوو بەڵام بە قەد حەوت مەلایانی دەزانی چونکە بۆ خۆی زۆر زرنگ و وریا بوو و هەمیشەش وەختی بێکاری خۆی لە حجرەی فەقێیان یا لە خزمەت مەلایان ڕابواردبوو تا لە دێ بوو زستانان هەر ئەو بانگی دەدا و قامەتی دەکرد شەوانەش بێشە و بێر دەچووە حجرەی فەقێیان و بەو دەنگە خۆش و زوڵاڵەوە لاوک و حەیران و بەیت و باوی کۆنی بۆ دەگوتن و شت لەوان فێر دەبوو بەیانان پێش مجێور دەچۆوە مزگەوت چرای هەڵدەکرد کوورەی پێوە دەناو بەرماڵی ڕادەخست و کە نوێژ دەبوو بانگی دەدا کە جەماعەت سەفی دەبەست ئەویش قامەتی دەکرد کاکسوار دەوڵەمەندترین ئەمپایی ئاوەدانی بوو بەڵام چڵکن دەوڵەمەند نەبوو سەخی و بەدڵ و دەست بڵاو بوو حەوتووی جارێک مامۆستا و فەقیەکانی بانگهێشتن دەکرد لە هەموو کارێکی خێردا پێشەنگ و پێشقەدەم بوو کەی خودایەکی باش بوو خەڵک ڕێزیان لێ دەگرت و قسەیان قبول دەکرد کێشە و نێوان ناخۆشی ئەو ماڵانی عادلانە جێبەجێ دەکرد ئیرەیی بەکەس نەدەبرد کاکسوار هەمیشە خاوێنترین و باشترین کەواو پانتۆڵی دەبەردەکرد ماموسوی برایی بەسەر کشت و کاڵ و مەڕوو پاتاڵ ڕادەگەیشت و کاکە سوار کاری زۆر سووکی وەک پارا و شتی وانە باچی نەدەکرد کاکە سوار پیاوێکی کەڵەگەت بە شان و باهۆ و سوار چاک بوو هەمیشە ئەسپومایینی زۆر ڕەسەن و باشی ڕادەگرت و لە جلیت و ڕمبازی و شەرانخێویدا کەس نەیدەگەیاندێ کە مەدرسەیان لە گوندەکەیان دانا کوڕ و کچەکەی خۆی ناردە فێرگە مدیری هاندەدا کە دەرز باش بڵێ و هێندەی ئیحترام دەگرت و چاکەی دەگەڵ دەکرد کە مدیر شەرمی دەکرد بە قسەی ناکە منداڵەکانی زۆر زیرەک و هوشیار بوون و چاکیان دەخوێند ساڵی 1340 کە ئوەیسی کوشتارگای لە جەڵدیاندانا و مام وسووی بەستەزمانی بە تاوانی ئەوەی کە دەستەیەک چەکداری شەوێک لە تاوڵی ڕاگرتبوو گرت و پاش چەند ڕۆژ تیرەباران کرد کاکە سواریش مەڕوو پاتاڵ و ئەسپ و ماینەکانی فرۆشت و دەستی لە جووت و ئاژەڵداری هەڵگرت و لە نێو شار خانوویەکی گەورە و خۆشی دروست کرد و دووکانێکی بەقاڵی دانا لەوێش لە خێر و چاکە و هاتوچۆی مەلا و فەقێیان کەمی نەکردەوە هەر پێنج فەرزەی بە جەماعەت دەکرد بەڵام دەستی لە گوتن هەڵگرت دوکانەکەی بوو بە مەکۆیە دەبدۆستانی شار ئەو کەسانەی ئاشقا دەبوون ئێواران لە دوکانی کاکە سوار کۆ دەبوونەوە ئەویش نوکتەی شیرین و قسەی خۆشی بۆ دەگێڕانەوە و بەیت و لاوک و گەلە و حەیرانی فێر دەکردن ئەوانی شیعری شاعرەکانی کوردیان بۆ دەخوێندەوە سەیرەوە بوو ئەو پیاوە نەخوێندەوارە مانایی زۆر بەرێ و بەڕێوجێی لە شعرە جوانەکاندا دەداوە و ڕەخنەی زانایانەی لە شعری هەندێک شاعیر دەگرت کە بەڕاستی جێی سەرسوڕمان بوو کاکە سوار تانوپۆی لەسەر و ڕیش کەوتبوو بەڵام هیچ شوێنەواری پیری پێوە دیار نەبوو دوکانەکەی زۆر بەڕمێن بوو چونکە موکەس تێگەیی بوو کە ڕاست و دروست و بێ فڕوفێڵ و هەرزان فرۆش و دەستخاوێنە هەموو خەڵکی دێهاتی دەوروبەر و ڕووناکبیرانی شارەکەمان سەودایان هەر لەوێ دەکرد کاکە سوار دەیگوت ڕاستە ئیعدامی ماموسو پشتی شکاندم ئەوەی ئەو لە کشتوکاڵ و مەڕداری دەیزانی من نەمدەزانی بەڵام هۆی دەست لە جووتوگا و ئاژەڵداری هەڵگرتنم ئەوە بوو کە بتوانم بە منداڵەکانم بخوێنم تا پێبگەن و تێبگەن خوا هەڵناگرێ کچ و کوڕەکەشی جگەلەوەی ئیسیادادی باشیان هەبوو چاکیشیان دەخوێن تا ئینقلابی پیرۆزی ئێران دەستی پێکرد هیچیان زۆر ناسراو نەبوون بەڵام لە سەروبەندی ئینقلابدا خۆیان دەرخست بە تایبەتی پەری کە هەزاران شعری حەماسی کوردی لەبەر بوو هەمیشە لە ڕێزی پێشەوەی خۆپشانداندا بوو و بە خوێندنەوەی شاری شاعرە شۆڕژگێڕەکانمان خەڵکی هاندەدا دەنگخۆشی و زمان پاراوی لە باوکی بە میراب گرتبوو تۆڵەی مامیشی لەو ڕژێمە بۆگەنە لە بیر نەچوو بۆ پاش ئینقلاب بۆ درێژەدان بە خوێندن چووە تاران و بوو بە نێرس و گەڕاوە بۆ شارەکەمان کە ژیان لێرەدا بێمەترسیش نەبوو بەڵام پەری خزمەتی خەڵکی بێدەرەتان و هەژاری بەلاوە گرنگ بوو لە بیمارستان کەس نەبوو دوعای خێری بۆ نەکا و خۆشی نەوێ چونکە بە دەرد و مەرگی هەموو کەسەوە بوو باپیر ساڵێکی مابوو زانستگە تەواو بکات و بێتە موهەندیس کە کاکە سوار لە بۆمبارانی شارەکەماندا لەبەر دەرکی مزگەوت شەهید کرا و خەڵکی شار بە تایبەتی کەسوکاری خۆی تازیەدار و ماتەمبار کرد بیست دەقیقەی بۆ وەختی ئیدارەی مابوو کە پەری گەیشتە بیمارستان حەوشەی بیمارستان لە نەخۆش و برینداران ژاوەی دەهات تەماشای کرد جەندەکێک لەسەر دارەمەید لە بەردەرکی بیمارستان داندراوە سڵاوێکی کرد و پرسی ئەم جەندەکە چییە پیاوێکی قەیرەلاو هاتە پێش و گوتی بیلامانێ ئەوە خێزانی منە و لەسەر تراکتۆر هەڵدێراوە و هەموو لەشی هاردراوە و بێحاڵە پەری بزەی لەسەر لێو نەما و بە کابرای گوت بیهێنە ژوور بزانم چی لێ قەوماوە بە چوار کەسان دارەمەیتەکەیان هەڵگرت و بردیانە دیوی چاوە نۆڕی دکتۆر لێفە و سیپاڵەکانیان لێکردەوە و لەسەر نیوتەختێک ڕایان کێشا پەری تەماشای کرد و تێگەیشت بە حاڵ ماوە و بە زەحمەت پشووی دێ لە مێردەکەی پرسی ئەوە بۆ وای بەسەر هاتووە خانم گیان دوێنێ ئێوارێ بە تراکتۆر دەچوینەوە تراکتۆرەکەم کەمێک چەپەی کرد و ئەوەش وای بەسەر هات بە نۆکەرت بم عیلاجێکی بکە سێ منداڵی سەر و پێچکەم هەیە و کەسم نییە چاوەدێریان بکە پەری لێوی خۆی گەست بەڵام چی نەگوت لەو حاڵەدا دکتۆر هات و ئەویش چاوێکی لە بریندارە نیوەگیانەکە کرد و گوتی زوو بیبەنە دیوی ئەمەل پەری هاتەوە نێو خەڵک شەهابی پزیشکیاری دەگەڵ بوو گوتی شکر ئێوە چاکن و ئەوە کاک شەهاب تەماشاتان دەکا ئەوەی زانی پێویستی بە معاینەی دکتۆرە ڕای دەگرێ و ئەوەی بۆی دەرمانکرا دەرمانی دەکا دەبێ ببورن ئەو ژنە حاڵی باش نییە و ڕەنگ بێ عملی بوێ و وەختی دکتۆر زۆر بگرێ پاش ساعتێک پەری هاتەوە نێو خەڵک بزەیەکی شیرینی لەسەر لێوان بوو مێردی ژنە بریندارەکەی بان کرد و گوتی مزگێنیم دێ ژنەکەت لە مردن ڕزگاری هات و ڕەنگ بێ پاش دە ڕۆژی دی بگەڕێتەوە ماڵێ بەڵام کاکە گیان ئەو دەمی کە لە ژیانی ژنەکەت دڵنیانە بووم دڵم نەهات سەرکۆنەت بکەم ئێستا کە شکور مەترسی و نیگەرانیم نەماوە پێت دەڵێم تەراکتۆر بۆ زەوی کێڵان دروست کراوە نەک بۆ مسافیر کەشی ئێوە تاکەی دەست لەو تەماعە هەڵناگرن و ژیانی خۆتان و خەڵکی دەخەنە مەترسیەوە کابرا زۆری دوعای خێر بۆ پەری کرد و بەڵێنی دا کە لەوەی پاش مسافر سواری تراکتۆری نەکا نێزیک ساعتی سێ لە بیمارستان نەجاتیان هات و وێک ڕا بەرەو ماڵی کاک شەهاب کە زۆر لە بیمارستان دوور نەبوو و ڕێکەوتن خوشکە نێرگز چارشێوەکەی لە خۆی وەرگرت بوو و چاوەڕوانی ئەوان بوو کە نزیک بوونەوە خوشکە پەری بە دەست ئیشارەی بۆ کاک شاب کرد و ئەم شعرەی بە دەنگێکی بەرز خوێندەوە هێن منتەزری تۆ بوو هەتا چاوی سپی بوو نێرگز کە لەسەر یەک قەدەم و دیدە چەقی بوو ئەم شعرە ئەوەندە جوان و بەجێ بوو کە هەمویانی سەرڕای ماندویەتی و برسیایەتی و پێکەنین خست نێرگز چەمۆڵەیەکی لە پەری ناو گوتی جەرگت ڕەشبێک چەتیوە دەم هەراشە هەر دە قسەی زەلامت کردووە خۆڵت وەتڕوتی تۆڵان بۆیە تەشک و داوێن دوا جوانە پەری پێکەنی و گوتی بەسی بڕێسە وەرە پارویەکمان نان بدێ هەموو لە برسان لاترەی دەبەستین بۆ خۆت تا ئێستا حەوجەمت کردووە ڕەنگە ئەوەی خەز و بەز بێ بۆ خۆت لرفت دابێ دەک نەوست دەبەر پێت کەوێ پاشە و شەڕە دندووکە کە چوونە ژوورێ ئەوان دەستیان دەستۆی یەک کرد وەک دە ساڵ بێ یەکتریان نەدیبێ کەوتنە ڕاموسینی یەک پاشماوەیەک نێرگز ڕووی لە پەری کرد باجە پەری تخوا ئەم شعرە جوانە ئی کام شاعیرە پێکەنی و گوتی ئەگەر پێتان دەڵێم زیاتر متاڵا بکەن و زیاتر متاڵا بکەن بۆ ئەوەیە ئەگەر کەمێک شارەزای ئەدەبی کوردی بای دەزانی ئەم شعرە جوانە ئی نالی شاعری مەزن و بەناوبانگی کوردە تا نەهاریان کرد و پێکەوە بوون هەر لەسەر شعری کوردی دوان هەمویان لە شارزایی و شعرناسی و زەوقی ئەدەبی ئەم کچە سەریان سوورما زەردەی هەتاو و بەحاڵ لەسەر ترۆپکی کێوە بەرزەکان مابوو کە خوا حافیزی لە خوشکە نێرگس و کاک شەهاب کرد و لە حاڵێکدا هێشتا پەری گاڵتەی بە نێرگس دەکرد و ئەویش جوابە جەنگی دەکرد بە پێکەنین لێک جێ بوونەوە پەری کە گەیشتەوە بە دەرکی خۆیان و شوێنی تەگەرە ماشێنی دیزانی کە ئەوە ماشێنی خوازبێنی کەرانە کە مهندس پیرانی ناردونیە سەرپەری دوو مانگ لەوەی پێش مهندس کاغەزێکی بە ئەدەب و جوانی بۆ پەری نووسیبوو و داوای لێکردبوو ئەگەر پێی خۆش بێ دەنێرێتە سەری پەری کە یەک دوو جار زیاتر مهندسی نەدیبوو لە وەڵام دانەوەدا پەلەی نەکردبوو و کاغەزەکەی بە کاک شەهاب کە دەیزانی دۆستێکی باش و بە ئەزموونیەتی نیشان دابوو کاک شەهاب بێ ئەوەی ئەم ڕازە لە کن کەسێ بدرکێنێ تحقیقی تەواوی لەسەر مهندس کردبوو و بۆی دەرکەوتبوو کە مهندسیش وەک پەری خەڵکی لادێیە و لە سایەی وریایی و زانایی خۆیەوە بۆتە مهندسی کشتوکاڵ و ماڵی باوکی هێشتا هەر لە گوندن و وەک خۆیان کرمانجن و لە هەموو بابەتەوە لایقی هاوسەری کچێکی وەک پەرییە و چەند ڕۆژ پێشتر وای کردبوو کە بە حزوری ئەو لە جێگایەک یەکتر ببین و قسەی خۆیان ڕوبەڕوو تەواو بکەن و هەردووک یەکتریان پەسەند کردبوو و قەراریان دانابوو لەو ڕۆژە دایک و پووری مهندس بچنە خوازبێنی و تامی زاری دێد ئەستی و مهندس باپیر بزانن کاک سەهاب ئەو میوانیەی بەو مەبەستە کردبوو کە پەری ئەو ڕۆژە لە ماڵ نەبێ بە ئەسپایی دەرکەی کردەوە و چووە ژوور تەماشای کرد دایکی و خاڵە خدری و باپیر لە دیوی بەردەستان دانیشتبوون خاڵە خدری پاش شەهید بوونی باوکی بەسەر دوکانەکەیان ڕادەگەیشت کەوە ژوور کەوت هەرسێک لە قاقایی پێکەنینیاندا و دایکی گوتی بیبی جان خانم چۆن کەڵەکی واشت لە بن سەریدان پەری شەرمێکی کچانە دایگرت و سوور هەڵگەڕا و سەری داخست و یەکسەر چووە دیوەکەی خۆی و جلەکانی گۆڕین و بە خەیاڵ بوو ئەم شەو لە دیوەکەی خۆی وەدەر نەکەوێ بەڵام زۆری پێنەچوو دایشی هەرای کرد پەریگیان ماڵی بابم لەوێ بەتەنێ چ دەکەی وەرە ئێرە پەری بە شەرمەوە چووە دیوی بەردەستان و بە ئەدەبدانیش دایکی گوتی ڕۆڵە گیان دەتزانی ئەمڕۆ خوازبێنی کەر هاتبوونە سرت بەڵێ دایە گیان ئاگام لێ بوو واللە کچم دایکی ژنێکی وێچوو کەی خودا ژنە بۆ خۆشی کە هەر لە ماشێندا دیم زۆر قۆزە جا نازانم بۆ خۆت دەڵێی چی بەیانی دێنەوە تا جوابیان بدەینەوە باپیر هەڵیدایە و گوتی خوشکێ گیان من پیرانی باش دەناسم کوڕێکی زۆر بە ئەدەب و چاک و پاکە مەدرەکی تەحسیلاتی بەرزیشی هەیە جا دڵی خۆت دەزانێ پەری لە بن لێوان گوتی بۆ خۆتان دەزانم دایکی گوتیەوە بۆ دەڵێی مانگی شەرمێتە ئەوە بۆ دەڵێی مانگی شەرمێتە لە کەنگێەوە وا شەرمێون بووی ڕەپ و ڕاست بڵێ مێردی پێدەکەم و ڕزگارمان بکە هەموو پێکەنین و ئیدی باسی ئەو مەوزوعیان نەکردەوە چەند ڕۆژ پاش باپیر کاکشەها بوو چەند کەسی دیکەی بانگێشتن کردبوو لە پڕ مەلا و دوو فەقێ و پیرە پیاوێکی خاوێن و ڕەزاسووکی دێهاتی وەژوور کەوتن یەکێک لە فێقەیەکان دەفتەرێکی گەورەی لە بن هەنگڵدا بوو لە بەریان هەستان و لای سەرویان خستن و لەسەر چۆکان دانیشتن مامۆستا سیغارێکی داگیرسان و ڕووی لە مهندس باپیر کرد و گوتی ئاغا میرزا مامسمایل بابی ئاغای پیرانیە و وەکالەتی شەرعی داوەتێ کە پەری خانم مارە بکە ئێستا چ دەفەرمون باپیر گوتی مامە گیان پڕ بەدڵ سپاست دەکەم و ئێمە لە ئێوە هەر خزمایەتی گەرممان دەوێ و احتیرامی خوشکم و هیچی دیکە کورتی ببڕینەوە ئەوێ ڕۆژێ پەریان لە مهندس پیرانی مارە کرد چەند ڕۆژ پاشان خەنەبەندانێکی خۆش بوو با و باوی نێرگز بوو وەک کەوی شەڕانی پەڕبازی لە دەورەی پەری دەکرد و دابوویە بەرهێرشی لاتا و تەوس و پلار پەری دەستی لەبەر نەدەکردەوە ڕۆژی پێنجشەمۆش هەموو لە ماڵی بووکێ بوون نێرگز وەک خولە خولە هەڵدەسوڕا و پەزێرایی لە خەڵک دەکرد و جارجارە چەپۆکێکی بە پەریدا دەدا یا چەمۆڵەیەکی لێدەنا و هەمویانی وە پێکەنین دەخست لای بانگی شەوان تارای سووری جغجغەداریان بەسەر پەریدادا و بووکیان سوارماشێن کرد و بەدابوو دەستورێکی کوردانە و محتەرمانە بەڕێیان کرد ئێوارەی جمعە بوو و ئیدارە نەبوو وڵات ئارام و بێدەنگ لە پڕ گرم و هۆڕ پەیدا بوو و تۆز و خۆڵ بەری ئاسمانی گرت هەوا پەیماکانی بەعسی شارە خونچیلانەکەیان دایە بەر ڕاکێت و بۆمب هەرکەس خۆی دەپەنایەک داویشت هاڕە و زرمەی فڕۆکەی دوژمن و تەقەی دەستڕێژی دژی هەوایی زراوی دەتۆقاند و گوێی کەڕ دەکرد وەک ڕۆژی قەرەوەیز باب ئاگای لە کوڕی نەبوو پاشنی سەعات کە دوو کەڵەشینکە لە هەموو لایەکی شار هەڵدەستا و لەبەر بۆنی باروت و تۆز و خۆڵ پشوو هەڵنەدەکێشا ماڵی کاکە سوار دیار بوو سەدەمەی نەدیبوو بەڵام دەرکی داخرابوو و کەس لە ماڵ نەبوو خەڵکی سەر لێ شێوا و چاو بە گریان ماڵە مهندس پیرانی خانووە تازە و جوانەکەی ئاداری بەسەر پادارەوە نەمابوو کاک شەهاب و نێرگز و دێد ئەستی و باپیر لە حاڵێکدا بانگ لەسەر بانگیان لێدەدا خەریکی لابردنی خشت و بەرد و گڵ دەبوون خەریکی لابردنی خشت و بەرد و گڵ بوون وردە وردە خەڵک هاتە یارمەتیمان لە لای نیوەشەودا جەنازەی زاوای تازە و بووکی یەکشەوەیان لە بن خاک و خۆڵ دەرێنا وت و وێش لە بەهاری شیلاناوێوە تا پاییزی ورمێ هاوینی 1985 دوای نزیکەی دە ساڵ دوورکەوتنەوە بۆ یەکەم جار گەڕامەوە بۆ کوردستان لە ورمێ چوومە ئینتیشاراتی سەڵاحەدینی ئەیوبی و گۆڤاری سروە کە ئەو دەم تازە دامەزرابوون بۆ سەردانی مامۆستا هێمن کە دە ساڵی ڕێک بوو چاوم پێ نەکەوتبوو دوجار کە یەکمان بینی بوو هاوینی 1975 بوو ئەوەش چیرۆکێکی خۆشی هەیە هیوادارم لە دەرفەتی دیکەدا بتوانم باسی بکەم ئێوارەی ڕۆژی 25 حوت 1995 لەگەڵ دۆستێکدا میوانی ماڵی مام هێمن بووین ئەو شەوە تا درەنگێ دانیشتین و قسە و باسێکی یەکجار خۆشمان کرد ئەم گفت و گۆیشمان هەر لەو دانیشتنەدا ئامادە کرد ڕۆژی دواتر بیست و شەشی حەوت ماڵاواییم لە مام هێمن کرد و چووم بۆ سابڵاخ مامۆستا زۆری تکا کرد کە لە گەڕانەوەدا دوو سێ شەوی دیکە لەلایەن بمێنەوە بەڵام بەداخەوە هەرگیز ڕێک نەکەوت و ئیدی چاوم پێ نەکەوتەوە لەم ژمارەیەدا بەشی یەکەمی گفتوگۆیەکە بڵاو دەکەینەوە بەو هیوایەی پاشماوەکەی لە یەک یا دوو بەشی دیکەدا لە ژمارەکانی داهاتوودا بکەوێتە بەرچاوی خوێنەران فەرهاد شاکەلی لای میلەتانی دیکە دەزانی شتێکەیە پێی دەڵێن فەرهەنگی ناوداران بەڵێ ئەگەر لە فەرهەنگی ناودارانی کووردا ناوی هێمن بنووسرێ دەتەوێت چی لەسەر بنووسرێ چۆن بنووسرێ بڕوا بکە بنووسن شاعرێکی لادەیی کورد بووە کە فەرهەنگی میلەتەکەی خۆی لە چوارچێوەی شعردا بە خەڵک نیشان داوە من بۆ خۆم پێم وایە هوەرێکی دیکەم نییە جگەلەوەی کە ژیانی میلەتەکەی خۆم نیشان دەدەم ئەوەندەی توانی بێتم ئەوەندەی شعر ئیجازەی دابم ئەوەندەی دەتوانای شاعریم دابێت یانی لە ڕێزی شاعراندا باس بکرێی ئەگەر کورد نەبام باقیدەی من دەبوو لە ڕێزی نووسەرانمدا باس بکەم بەڵام چونکە کورد هەلی وای بۆ هەڵنەکەوتووە کتێبی گەورە بنووسێ یا ڕۆمان بنووسێ یا داستان بنووسێ حتا مەقالەی سیاسی بنووسێ دەنا من بۆ خۆم پێم وابوو ئەگەر لە وڵاتێکی پێشکەوتوودا بام نووسەر دەبووم لە پێش وەیدا شاعیر بم ئێستا بەر حاڵ تۆ شاعری بەڵێ ئەلان شاعرم باشە بەلای تۆوە شعر چییە بەلای منەوە شعر کڵوکۆ و هەستی دەروونی ئینسانێکە لە هەر یەک لە حیسەکانی ئینسانیەوە ینی چ لە حاڵی شادیدا دەربڕینی ئەم هەستە دەبێتە شعر چ لە حاڵی ناخۆشیدا کە بەداخەوە من بە شاعری غەم مەشهورم چونکو ژیانیشم سەر تاسەر هەر پڕ بووە لە غەم و داخ ئەویش هەر ئیلهامم لە نەتەوەکەم وەرگتووە چ بکەم وەختێکی من شاعری نەتەوەیەک بووم کە هەمووی بۆ خۆی غەم و داخە منی سەرغەم و داخم دیوە لەبەر وەی شعرەکانم هەمووی بۆنی غەمی لێدێ زۆر کەمە هەر نییە لە تەواوی شعرەکانی مندا خەڵک وە پێکەنین بخەن هەر بەگریانیان دەخەن تۆ باسی ئیلهامت کرد بەلای تۆوە ئیلهام بەو معنا کۆنە کۆنەی کە دەگوترا بەڕاستی هەیە نازانم ئەو ئیلامەی کە پێت وابێ فریشتەیەک یاپەریەک باوجودێکی من ئەوەم گوتووە یا شەیتانێک دێتە بنهنگڵی پیاوێ و شعری پێ دەڵێ من بڕوان بۆیان نییە بەڵام پێم وایە دیتنی دیمەنێک یا بیستنی داستانێک شتێکی دەدڵی یا لە خەیاڵی شاعردا بەدی دێنێ کە ئەوە بە تعبیرێ ئیلهام لەبارەی ویدا دروستە و من بۆ خۆم هەر ئەوە بووە وەختێکی مەسەلا بۆ نمونە دەیگێڕمەوە من بە شارێکی گەورەی وەک سلەیمانیدا ئێوارەیەکی پاییز ڕۆیشتم چۆڵچۆڵم دیوە ئا ئەمە منی هاندا شعری ئێوارەی پاییز بڵێم وە خۆت دەزانی نەباسی سلەیمانی تێدایە و نەباسی کوردیشی تێدا بەڵام ئێوارەیەکی پاییز بوو کە من دیتم شاری سلەیمانی چۆڵ بوو هەر ئەمە هەر ئەمە نەبوو بە باعیسی ئیلهامی وەی ئەو شێرە بڵێم بەڵێ من ئەوە بە ئیلهام دەبینم لە ڕاستیدا دەناسم تۆ لێرەدا ئیلهام بۆ تاکە تێکستێ یا با بڵین بۆ تاکە شعرێ باز دەکەی بەڵام بۆ دەستپێکردن بە شعر نووسین هەر کابراکە دەبێتە شاعر ئەوەیان چۆن تەفسیر دەکەی باقیدەی من شاعری واقعی هەرە و کەسەیە کە شت وەکو وێنەی هەڵگرێک وێنە لە شت هەڵگرێ بیخاتە ناو خیاڵی خۆی و بە خیاڵی خۆی بیڕازێنێتەوە بە بڕوای من شاعری واقعی کەسێکە کە لە ژیانی هام وەرگێ لە ژیانی ئینسانی لە ژیانی دەوروبەری خۆی یەکێک لە نەزەریەکانی من لەبارەی شعرەوە گوتوومە و هێندێک کەس تەئیدی دەکا و هێندێک کەس تەئیدی ناکا من پێم وایە شاعیر ناتوانێت لە چوارچێوەی دەوروبەری خۆی بچێتە دەرێ یانی ئەلان من شعرێک لەسەر سویدێکی کە نەمدیوە بڵێم پێم وایە شعر نییە خەیاڵێکە بۆ خۆم کردومە شتێکی بێتامی لێ دەردەچێ بەڵام وەختێکی من لە وڵاتێکی دەرەوەی کوردستان دەمەوێت شعر بڵێم تەماشا دەکەم کوردستانم دێتەوەیات هەروەکو لە بیرمە لە جێگایەکی شاخاوی و بەردەڵان و جەنگەڵدا شەوێکی نیوەشەو من گوێم لە دەنگی بولبولان دەبوو لای بەیان کوردستانم هاتەوە بیرێ وڵاتێکی دووریش بوو لە کوردستان ئەو شعرەم گوت بەیان ئەم گوت و شەو ڕابرد و من هێشتا خەوم نایە دەخوێنن بولبول و قمری بەڵام قاسپەی کەوم نایە خەیاڵ دەمباتە جێژوانی شەوانی لاوەتی ئەمما خرینگەی بازنە و خرخاڵ و بەرموری ئەوم نایە هەرچی کردم نەمتوانی لەو محیتە لەو دەوروبەرەی خۆم ئیلهام وەرگرم بۆ ئەو شعرەی کوتومە هەر خەیاڵ بردمیەوە کوردستان و بازنە و خرخاڵی کچە کوردێک تۆ پێت وایە بۆچی بووی بە شاعیر بۆ نەبووی بە شتێکی تر بەڵێ ڕنگ بێ ئەگەر پێشەکی تاریک و ڕوون بخوێنیتەوە لەوێدا نووسیومە من تا لە مەدرسەی سەتاییدا دەمخوێند هیچ پێم وانە بوو ئەدەبیات چییە لە هەموو دەرسەکانیشما هەر وەک یەک بوو ینی دەرسی ڕاضیش و ئەدەبیشم هەر وەک یەک بوو بەڵام وەختێکی چوومە حجەی فەقیان بۆ دەرس خوێندنێ لەوێ زۆر باسی شعر وەدەب دەکرا من لە پێشدا ئەوە شیفتەی کردم بۆ لای شعر و ئەدەب لە پێشدا پێم وابوو شعر چییە پێم وایە وەزنە و قافێ و هەرچی وەزنەکەی لەبارتر و قافەکەی گرانتر بێ شعری چاتر ئەوەیە بەڵام زۆری پێچ و تاک گەیشتنم پێم وابوو شعر بەیانی ئیحساساتی شاعرە و بەختەوەرم کە ئەغڵب لەو یانی سەدی نەوەت و پێنج لەو شعرانەی کە لەو وەختیدا پێش ئەوەی بزانم شاعری چییە نووسی و من بەپڵاون و شکور نەبوونە بەڵا بەسەرمەوە ئەلعانەکانێ حاشایان لێ بکەم ئەوانەی کە باوکت ستاننی ئەوانە کە باوکم ستاننی دەستی خۆش بێ ئێستا بەر حاڵە گەر خۆت ویستی بێتت یانە یەکێکی لە شاعرە گەورەکانی کورد بەڵام کە ئێستا ئاوڕ بۆ دواوە ئەدەیتەوە سەیری شعری خۆت ئەەکەی پێت وایە چیت خستۆتە سەر شعر چی تازەت تێناوە لەبارەی قاڵبی شعرەوە پێموانییە شتێکی تازەم هێنابێتە گۆڕێ وەکو بۆ خۆم لە جێگایەکی دیکەشم کوتووە وەلعانیش تکراری دەکەمەوە من وەختێکی خەیاڵێکی شاعیرانە بەربینگم پێدەگرێ شعر ئازاد دەکەم بۆ خۆی قاڵب بۆ خۆی بدۆزێتەوە